دیوی دووەم لە لاپەڕە پەنجا و پێنجەوە یاری چی کچ لە دووی کوڕ ناگەڕێ هەر کوڕ بە کچ حاشا ئەکا ئەو کچە مەعسوومە ناحەق سەرکز و ڕیسوا ئەکا کوڕ ئەگەر حەز کا لە کچ جا وردە وردە دێتە لای، گفتوگۆی شیرین و جوان و پێکەنین بەرپا ئەکا. چۆنی خانم بەسیە تا کەی هەر لە ماڵی بابە بی؟ هاوسەری تۆ زۆر مناڵە جووتی خۆی پەیدا ئەکا. ساڵێ تر گەر شوونەکەی ئینجا ئەڵێن پێت پیرە کچ ئەو دەمە پیرێ لەگەڵتا مامەڵە و سەودا ئەکا لاچۆ باوکم من لە کوێ و شووکردنی ئێستام لە کوێ هاوسەری من لەم وڵاتە کەی خەیاڵی وا ئەکا. گەورە کچ بنواڕە بۆ من تۆ سەری باوک و برات وا دڵم بۆ تۆ تەواوی شین و واوەیلا ئەکا با من و تۆ پێکەوە پەیمانی یەک کەوتن بدەین جا بزانین کێ بە دڵ پەیمانەکە ئیمزا ئەکا وا بنوسین یا وەسڵ بۆ یەکتری یا خاکی گۆڕ هەر کەسێ داوات بکا بێ سودە خۆی ڕیسوا ئەکا. بۆ منیش موڵکی بەهەشت پڕ بێ لە حۆر و بمدەنێ گەر دڵم بۆی ڕاچەنێ دوو سەد کەڕەت بێ جا ئەکا. موختەسەر بەم جۆرە فێڵە کار ئەقەومێنێ تەواو. ئەو کچە بێ چارەیە توشی هەزار غەوغا ئەکا هەر کچێ ئەم وەسیەتەم بگرێتە دڵ تێناکەوێ یاری چی سەد تف لە چارەی دا کە خۆ گێی وا ئەکا. پەرۆشی دڵ. ئەی کوردی سەراسیمە لە هەر ژوور و لە خوارە، وەی سەر کوز و وەی سەر کز و ئاشوفتە لە دێهات و لە شارا من چۆن نەگریم هێندە کز و خوار و زەلیلی سەر تا بە قەدەم غەرقی لە ناو تۆز و غوبارا ئەی کۆمەڵی کوردارنی هونەروەر ئەی کۆمەڵی کوردانی هونەروەر چاجایەب بێ ڕەونەقن ئەمڕۆ لە هەموو سوچ و کەنارا کوێستانی وەتەن خوێنە برا ئەم ڕۆشە تاوی پارە جگەری کوردە گوڵاڵەی لە بەهارا کوا غیرەتی مەردانە لە بۆ کاکی عەشایەر کوا جورئەتی شێرانە لە ناو چیخ و دەوارا. زۆر عەیبە لە بۆ لاوی وەتەن بەرگی چویتلی بێگانە لەگەڵ خوشکی لەسەر خۆی لە حەسارە قانع بەسە ئەم شینە بە تەنیا و بە بێ کەس خۆ کردە نەخوا کردە کە هەر کوردە لە تارە. چویتلی یا چویتلی ئەو کەسانن کە بە ناس پەروەردە ئەکرێن شیوەنی نیشتیمان هەوری بەختی کوردستانە شیوەن و گریانەکە ناڵەناڵی کوردەکانە جەرگ و دڵ بوریانەکە دەنگی قیژ و هۆڕی خەڵقە دێت لە ژێر چەرخی زەمان ئاهی مێرد کوژراوی کوردە عالەمێ وێرانەکە دووکەڵی قرچەی دەروونی بێ جل و بەرگی و ژیان بوو بە هەور و وا بەسەر کێوانەوە سەیوانەکە. هێندە جاری بوو لە چاوی کوردستان فرمێسکی خەم بێ تەماشا کەن هەزاران تانجەڕۆ و سیروانەکە بۆ حەڵاڵە ماڵی کورد و بۆچی فەرزە کوشتنی دەک خەجاڵەت بێ درۆزن چۆن وەها پیلانەکە. کەس نەڵێ لافاوی ئاوە ئاوی سووری شیوە سوور خوێنی ئاڵی بەندی جەرگە شیوەنی بابانەکە قانعی فکری بە جارێ سەرفەکا بۆ هۆزەکەی نەک وەکوو یارۆ خەیاڵی سەرفی چاو قلیانەکە شۆخی بێ پەروا. خوا ڕەحمێ بە حاڵم بکەی لە دەس ئەو شۆخی بێ پەروا کە سوڵحی ناکرێ بۆ من بە دوو سەد مەحکەمەی کوبرا ئەوەندە وەحش و سەرمەستە بە مل سەد لاشەی کوژراو وەکو ئاهوی بەدەس هاتوو بە خەمزە و نازەوە ئەڕوا. سبەینێ ڕۆژی میزانە دیارە قاتڵم کێیە لە ناڵی کەوشی تێفکرن کە دوێنێ پێی بە دڵمانە ئەوا دووبارە قوربانە لە بۆ کوشتاری عەشاقی هەزاران تیری برژانگی لە ناو قەوسی برۆی دانا ئەجەل تۆ بمکوژە و گۆڕیش دەبا زوو ڕێزە ڕێزەم کە. کە بەڵکو بم بە خاشاکی بەری دەرگاکەی لەیلا تەماشای ڕوومەتی تۆ کەم ئەخوێنم سوڕەتی وەشەمس بە یادی زوڵفی پڕچینت لە وەللەیلی ئیزا یەخشە بە بێسوود و نەتیجە قانعە وەک نەی ئەناڵێنێ. لە گوڵ هەرگیز نەبینراوە وەفا بۆ ولولی شەیدا دڵی کۆنم دڵی کۆنم خەیاڵی وایە دەردی تازە پەیداکە دڵی کۆنم خەیاڵی وایە دەردی تازە پەیداکە بە پشتی کۆمەوە عەقڵی گوزەشتەی کۆن ڕیسواکە بە پیری فێر پڵاو خواردن نەبم دەست بۆ دەمم نابەم خەیاڵی خاوە چۆن کۆتر هەوای نەخچیریان قاکە لە کێوی بێستونێشقەدا فەرهادی بەدبەختم وەلەو شیرینەکەم مەیلی دڵی پەروێزی کیسراکە. بەسەرهاتم وەکو مەجنونە ئەمما عیشقی پیراموز بە دیانی کەوتۆ و عاشق لە باتی عیشق بێجاکە بناغەی زوهدی تێک دام و وتی من گەر مەسیحیش بم کڕیدارم ئەبێ مەیلی تەجەلای نوری عیساکە لە سمبر سوخمەکەی لابەم تەماشای باخی سینەی کەم ئەگەر قانع لە لافی عەشقەدا کەللەی بە جۆشش بێ هەزار مەجنوون و سەنعانیش بە زەوقی شێعری شەیدا کە دەردی سەر. سەرم دەردی سەری تووش بوو کە دوێ ڕوانیم بە دولبەردا دڵم سەهوێ گرانی کرد کە خۆی بەر شیپی خەنجەر دا بە عەقڵی خۆم قیاسی چاوی ئەو شۆخەم بە ئەختەر کرد بە عیشوە چاوی بەرزۆ کرد هەزار جوێنی بە ئەختەر دا. مەلای بێ شڕ بێ شۆڕش و زەوقیش مەلای بێ شۆڕش و زەوقیش بە عەزمی پەندی بۆ من هات کە یاری دی لە من بەدتر دڵی بەر نووکی نەشتەر دا وتم بولبول بە دینی خۆت گوڵت پێ جوانە یا کوڵمی بە بانگی ئاشکرا بولبول دوو سەد تانەی لە شەسپەر دا. سوالم کرد کە بۆ چەرخی فەلەک وا شێت و شەیدایە وتی من تیری برژانگم لە جەرگی بورجی ئەخزەردا بە شمشێری برۆی جەرگی لەت و کوت کردم و فەرمووی هەتا قەوسی برۆی من بی چ ئیشت هەس لە مینبەردا؟ بە چاوی بێ غەرەز کاکە تەماشای شعری قانع کە هەموو وەک لەعلە تێکەڵ بن لەگەڵ ملوێنکی گەوهەردا. ئەم خاکی مەریوانە برا کانی سەفایە ئەم خاکی مەریوانە وەکو زڕوەی ئەعلا ئاو سارد و هەوا سووک و فەرەح بەخش و عەتردار بۆ خۆشترە دڕکی لە دوو سەد نەرگسی شەهلا پیاوانی هەموو ژیر و ژنانی هەموو عاقڵ پیرانی هەموو ڕەند و مناڵی هەموو دانا مەستانە سیفەت سەف ئەبەستن گەورە کچانی زێبندە ترن کاکە لە سەد تاوسی زێبا یاخود بە مەسەل کەپکی دوری جیلوە فرۆشن. بێ باک لە هەر تانە وەکو دایکی مەسیحا گوڵزارە هەموو دەشت و دەرو شەربەتە ئاوی گۆیا تۆ ئەڵێی زەمزەمە یا کەوسەری ئەعلا کانی کەرەم و مەخزەنی ئەسراری سەداقەت یا وەک سەدەفی پڕ لە دڕ و دانەی یەکتا. بۆ زامی خەفەت مەرهەمە سەیرانی مەریوان پڕیە لە وەتەن خوا وەکو قانعی دانا. چاوی یار چاو لە عیشقی چاوی مەستی حەز لە هەر پەروینەکا دەم بە یادی لێوی زەوقی تاڵی خۆی شیرینەکا من بە بێ ئومێدی وەسڵی بێستوو نامەسکەنم ئەو بە بێ پەروێز و شێرۆ نازشی شیرینەکا. داغمەی دەردی فیراقت شینە بۆیە شینەکەم بوردەباری باری میحنەت شینەکە چۆن شینەکە بولبولی گوڵزاری کوڵمی تۆ کە ڕوحی عاشقە کەی خەیاڵی ژاژوپەڕ یا سۆسەن و نەسرینەکە چینی زوڵفی خاوی چین چینت بخەیتە گەردنێ دەردی دڵ ئەی وەتەن دەردت لە دڵما زامی سەد خەنجەر ئەکا بۆ برینی جەرگی لەت لەت ئێشی سەد نەشتەر ئەکا چۆن بە قوربانت نەبم بۆ مەنزەڕەی پڕ قیمەتت گڕ کوداڵت تف لە لالە و سۆسەن و عەمبەر ئەکا. گەرمیانت دەک نەناڵێ بۆ هەوا شیرینەکەی قامەتی گەورە کچانی گەپ بە نەیشەکەر دەکا دووشەتان و قەڵبەزەی بەفراوی شاخ و داخەکەت بێ درۆ وەڵڵا لە ئاوی زەمزەم و کەوسەر ئەکا. ئەی وەتەن خاکت بە حوڕی دەست کەوێ بۆ تاجی سەر تازە کێ مەیل و خەیاڵی تاج یا ئەفسەر ئەکا ئەی وەتەن داخی گرانم ئەو کەسەی تۆی دابەشوو دیقەتی ڕیشی ئەدەی عەینەن لە جادووگەر ئەکا ئەی وەتەن نانت حەرامە بۆ ئەوەی ڕۆژی مەساف کۆ لە تەیارە و بریقەی نێزە و پەیکەر ئەکا. ئەی وەتەن یاخوا بژیت بۆ ئیفتیخاری قانعی قانعیش یاخوا بژی چۆن سنعەتی گەوهەر ئەکا. گلەیی لە چەرخ سەیری چەرخی چەرخە کۆنە چۆن بە ناڕاستی گەڕا ڕەحم قەت ناکا بە موفلیس شەرم قەت ناکا لە شا نیمچە سوڕی دا لەسەر مەیلی مەلا مفتی هەژار لای بەلای شێخی تەریقەت کردەوە بوو بە هەرا ئێستەکە سوا هاتە سەر بازاڕی قوەی کارەبا زیکری زاهید تێکەڵە باسی نەما باسی نەما ڕوو لە لوقمانی زەمانە وەرگەڕێ ئەی کابە کەر کلکی کەر بەرزۆ بکا ئەی کابە لوتکەی ئارد بەبا. کەوتە سەر باری غەزەب چەن پاشای کرد بە هەتیو هاتە سەر باری کەرەم چەن هیچ و پوچی کرد بە شا گێژەڵوکە و گەردەلولی دا بە سەر قاجاریە کەوکەبی سەد ناسری هاویشتە ناو گێژی فەنا بۆ بروزی جەوهەری ڕێوی ئەفەوتێنێ پڵنگ پشتی شێری کرد بە جێگە نیشتنی دێڵە بەبا. هێنداک سوودون پەرستە بۆ نەبوونی قانعی ڕیشە کێشی کرد بە جارێ دەبدەبەی شێری خووە. قوربانی خاک قوربانی ئەم خاکەیە ئەمڕۆ حەلەبەرمە سۆزی دڵی پڕ دەردە کە خولیایە لە سەرما ئامادەی مەیدانم و ئەم بەرگە کە پۆشیم کفنە نەوەکو چاکەت و پانتۆڵە لە بەرما کورد کوردە هەموو فیکری دڵم ڕۆژی سکونت کورد کوردە هەموو وێردی زمانم لە سەفەرما. هێندەم بە کزی دیوە لە ئەربابی ویلایەت خەونم نیە ئەسڵەن لە دوو سەد گێژی خەتەرمە من هات کە نەبینم سەفی لاوانی وەتەن دۆست خێری نیە ئەسڵەن لە هەموو نوری بەسەرمە بۆ دەفعی عەدوو نامەوێ شمشێر و کڵاو خود دوژمن بەخوا غەرقە لە خوێناوی جگەرمە. من هیچم کە لێ نایە مەگەر هەر وەکوو قانع شیوەن بکەم و لیتەی ئەم خاکە بە سەرما. هەناسەکەم هەناسەم هێندە مەغروورە لە باڕەش مەرحەبا ناکا. بە غەیر ئەز دڵ کە مەسکەن نییە خەیاڵی ماسیوا ناکا ئەزانێ چاوی تۆ دایم لە خوێنی دڵی منا مەستە بە بیماری ئەمێنێ تۆ پزیشک هەرگیز دەوای ناکا حەنا سابت نییە ڕەنگی وەفا هەر خوێنی دڵ زانی لە پەنجەی دولبەرم بڕوانە قەت مەیلی حەنا ناکا. ئەگەر حوسنت بەعامی بێ منیش وا شێت و شەیدا نیم بە شۆعلەی ڕۆژ پەروانە سەما هەر وەک چرا ناکا ئەگەر قانع بە ئومێدی ویساڵت بێ چ بێسوودە لە گوڵزاری کەواکب کەس گوڵاوی پڕ بەها ناکا. ماڵەکەم دارولجنونە خەستەخانەم بۆ ئەبەن عیشق دەردێکە کە دووسەت سەر تەبیب شەیدا ئەکا بم گڕێ چەرخی زەمانە گەر لە خەم سەهوی زلە بۆ تەماعی بێ بەها کێ مامەڵە و سەودا ئەکا؟ بۆیە عوریان ناگەڕێم داوێن نەگەر پڕ بێ لە خوێن ڕەنگی ئاڵ و واڵی لێوی دولبەرم پەیدا کە ناوێرم هەرگیز خەیاڵی لێوی تۆ بگرم لە دڵ چون وتارت هێندە تاڵە دڵ تەواو ڕیسوا ئەکا گەر تەماشای جێدەمی تێغی برۆی خۆی کا لە دڵ عاشقی ئەبرۆی ئەبێ هەر خۆ بە خۆ هەیجا ئەکا. قانعی چون کەوتە فکری دولبەری کوشتی بە خەم کوشتەی یارە لە گۆڕا دەردی دڵ ئینشا ئەکا. بەرگی ماتەمی بۆیە دڵدایم لیباسی ماتەمی وا لە بەرە، قەت خەفەت ناخۆم بە لۆمەی دوژمن و تانەی ڕەقیب میوە ڕن کەی بەر دەخا هەرگیز بە داری بێ بەرە زەوقی دڵ مەئلوفی تاڵە هێندە تاڵی چەشتووە نابینێ لەززەت لە شەهدی وەسڵ یاخود شەککەرە خۆم پەنای چالاکی عەشقم خست لە دەست هیجرانی یار لەم مەقامە کوشتە کەمتر وا لە دەر تا سەنگەرە تا فوارەی خوێنی جەرگم قرمە کاتە حەوزی دڵ نانواڕم جارێ تر هەرگیز بە حەوزی کەوسەرە زوهدی قانع بۆ بەجێ هێنانی ئەمری حەق نییە بۆ تەسەلای دووری ئەبرۆی یارە وا لە مینبەرە. چۆنیەتی زەمانە بێحەیایی باوە ئەمڕۆ قوڕ بەسەر داکا حەیا. کەندەڵان سەربەرز و شادە خۆی بشارێ تۆ چیا. گوڵ ئەگەر عەقڵی ببێ قەت سەر لە خاک ناکاتە دەر چونکە ڕۆژی دڕکوداڵە و گەرمی بازاڕی گیا. با لە هەورا سەرنیگون بن مانگ یا ڕۆژی جوان شەمشەمە کوێرە ئەڵێ من نامەوێ شۆلەی چیا ئەی فەلەک ڕاست تۆ نەبی بۆ ڕێک و پێکی دەورەکەت گورگ ئەبێتە شوانی ڕان و دز ئەبێتە ئەولیا نێرەگا جوو تێ ئەبەیتە ڕیزی لوقمانی حەکیم. فەیلەسوفێکی شەخیتە ژێر چەپۆکی ئەشقیا تۆ بە مێروولەی زەعیف ئیشی سولەیمانی ئەکەی خاتەمی مۆری نگینت کردە دەس دێوی هەیە. پێنج خشتەکی لەسەر شاری ڕەشید سدقی بە کوێری بمخەنە چۆڵێک لە دەشتی بەسرە و فاوە وەیا کۆڵکێشی زاڵم بم لە چۆڵی وشک و بێ ئاوە بناڵێنم بە دڵتەنگی لە ژێر باری نەبینراوە سەر و پێ ڕووت و برسی مل لە ئەڵقەی ئاسن و داوە لە سەر ئەسپی ئەجەل بگلێم لە گەرمە و گوژمەی تاوە چ سەرخۆشم لە ئەم ڕەنجەی لە ژینی خۆمەدا بردم ئەگەر دیققەت لە ئیشم کەی ئەزانی گیانفیدای کوردم. گەلێ پێم خۆشە ئەم شەرتە لە دڵ خۆما کەوا کردم ڕەفیقی بە دەبەت ناکەم لە خاکیشا کە من مردم ئەجەل چاکی گریبانم ئەگەر بگرێ لە ناکاو لە ڕێی خاک و وڵاتە خۆ مەفەوتێنم بە مەمنونی کە من سۆزم لە دڵ دابێ چ موحتاجم بە مەجنوونی. وەرە گوێ ڕاگرە لەم شیعرە دیقەت دە لە مەوزوونی بفەوتێ با نەمێنێ لاشەکەم بڕوا بە مەحزوونی بە لافاوی جەفا سەرکە بخنکێ با لە گێژاوە. وەرە سەر سەیری چەپگەردی زەمانە و گەردشی دەووار. چ لازم من بەیانی کەم بە واتە یا وەکو ئەشعار نە هەر جارێ بڵێم سەد جار وتوومە و هەر ئەڵێم ناچار زەمانە وا لەگەڵ دوون و لەگەڵ ئینسانی کەچ ڕەفتار وەکو شێرێکی خونخوارە لەگەڵ ئینسانی داماوە لەسەر ئەسپی خەیاڵاتم ئەگەر بگلێمەوە ئەمڕۆ بە سەرگەردانی وشێتی، ئەگەر بخولێمەوە ئەمڕۆ. لە زامی جەرگی پڕ خوێنم ئەگەر بکولێمەوە ئەمڕۆ. بە چاکی سینەوە پێم خۆشە من بتلێمەوە ئەمڕۆ. نەوەستم با لە بەر ئاسانەکەی ئینسانی ناپیاوە. دڵم ڕازی بکە باشە بە ئێش و نێشی خار و خەس. لە دونیادا بڕۆم دەرچم هەتاکو خوا ئەڵێ پێم بەس لە داخەم چەرخە زۆردارە ئەوا سووتام وەکو قەقنەس سەری خۆم هەڵگرت وەکو شێت ئیتر بۆچی منی بێ کەس نەسووتێم و نەهاڕڕێم تۆزەکەم نەدرێ بە دەم باو وەکو دەروێشی بێ مەسکەن لەسەر نێم تاجی ڕیسوایی. ئیتر هیچ گوێ نەدەم قانع گەدایی یا خۆ پاشایی. دەف و کەشکۆڵ و کەڵپۆس و لەسەر ئادابی شەیدایی. لە هەر دوو دەشت و کۆسارێ بناڵێنم بە تەنیایی. بە زامی سینەوە سدقی لە کێژی بەحری خوێناوە. سەیری مەنجەڵ کەن چلۆن پڕیە لە چێشت خاک بەر سەر کون غەمی ئەیام را سەد تفم لێ کەن لە سەر یاپراغ و گۆشت ما نەمی خاهیم نەنگ و نام را. دوێنێ دەرگای مەتبەخم لێ داخرا خاک بەر سەر نەفەس بەت فەرجام را ئاگری لۆ قەنتەچی بوو ئافەرین سوخت این ئەفسەردگان خام را ئاگری لۆ قەنتەچی بوو ئافەرین سوخت این ئەفسوردەگان خام را. غەیری حەڵوا تامی دەم شیرینە کە کەس نەمی بینم ز خاس و عام را. دوێنێ یەک گیپم لە گیپەخانە دی کەس دلم یەکبارە برد ئارام را. چۆن فیدایی باجی مەجێی چێشتکەر نەبێ؟ هەر کە دیت ئان سەر و سیمی ئەندام را قانعە با ئێستە بێ نانی بەڵام عاقبەت روزی بیا بیکام را. لەگەڵ خواجە حافزی شیرازیدا. سەر و زوڵف و برۆ و چاو و خەت و خاڵ و لەبی لەعلت چنان بردەند سەبر ئەز دل چو ترکانێ خوان یەغما را. نە تەنیا من لە ڕەمزی تاقی میحرابی برۆت ناگەم،